بەڵکو ئەوان ئەو ڕاستیەیان بە درۆ دانا کاتێ هاتە سەریان کە پێغەمبەرە و قورئانی لە خواوە هێنایە سەریان و ئەوان لە حاڵێکی سەر لە شێواویدان و هەر تاوێ لە بارەی پێغەمبەرەوە شتێ ئەڵێن جارێ ئەڵێن شاعیرە و جارێ ئەڵێن سیحربازە و جارێ ئەڵێن درۆزنە و هەتا دوایی. ئەمە گشت بۆ ئەوەی ببێ بە ڕزق و ڕۆزی بۆ بەندەکانی خوا و هەروا بەو ئاوە پیرۆزە وڵاتی چۆڵ و هۆڵ و مردوویشمان ئاوەدان کردۆتەوە و زیندووبوونەوە و لە گۆڕ دەرچوونیش هەر بەم جۆرەیە و بۆ خوا ئاسانە. کەزەبەت قەبلەهم قەوم نوح وەئەسحاب الرەس وەثەمود. بل هم فی لبس من خلق جدید ئایا ئێمە دروستکردنی یەکەم جاری ئادەمیزاد سەری لێ شێواندین و ماندووی کردین تا هی دووهەم جارمان پێ نەکرێ؟ نەخێر، بەڵام ئەمانە لەبارەی دروستکردنەوەی جاری دووهەمەوە سەریان لێ تێکچووە و کەوتوونەتە گومان و دوودڵییەوە. ئەی ئادەمیزادی باوەڕ بە خوا و بە زیندووبوونەوەی دواڕۆژ نەبوو وا بێهۆشی مردن کاتی سەرەمەرگ هات و دایگرتی ئەوە ئەو شتە بوو کە تۆ بە خەیاڵی خۆت خۆتت لێ لائەدا و پێت ناخۆش بوو و بیرت لێ نەئەکردەوە. ونفخ فی الصور ذلک یوم الوعید. عَنکَ غِطَاءَکَ فَبَصَرُکَ الْیَومَ حَدِیدٌ. ئەی ئادەمیزاد، یا ئەی ئادەمیزادی بێ باوەڕ، تۆ ئەم ڕۆژەت فەرامۆش کردبوو، لە یادی خۆتت بردبووەوە، وا ئێستا ئێمە پەردەی سەر چاوتمان لادا و چاوت ئێستا زۆر تیژە و هەموو شتێ بە باشی ئەبینێ. جا لەویادا ئەو کافرە لای خوا شکات لەو کەسە یا ئەو شەیتانە ئەکا کە لە دونیایا گومڕای کردووە و ئەو کەسە یا شەیتانەکەیش داکۆکی لە خۆی ئەکا و بە خوا ئەڵێ ئەی پەروەردگاری ئێمە من طوغیانم پێ نەکردووە ئەو بۆ خۆی لە گومڕاهیەکی دوور ڕۆشتوودا بوو. خەڵکی چەندین سەدەمان بەر لەم کافرانی مەککەیە بەرباد کرد و فەوتاند، کە ئەوان لەمان زۆر بەهێزتر و بەهەڵمەتتر بوون و بەوڵاتانا گەڕابوون بۆ ئەوەی خۆیان بپارێزن لە مەرگ، بەڵام هیچ دەرفەتێکیان دەستگیر بوو؟ إن في ذلك لذکرا بە شەویش هەروا نوێژ بکە و لە پاش سوجدە بردنی ئەو نوێژانەیش هەروا شەو نوێژ و نوێژی وەتر بکە، نوێژی پێش خۆر هەڵهاتن، نوێژی بەیانی، نوێژی پێش خۆرئاوا، نوێژی نیوەڕۆ و عەسر، نوێژی شەویش نوێژی مەغریب و عیشا، نوێژی پاش سوجدە بردنیش نوێژی وەتر و شەونوێژە. کەسا خوا و ڕۆژی قیامەت بە ئایەتی قورئان بخەرەوە یادی هەر کەس لە هەڕەشەی من ئەترسێ. لە جابری کوڕی عبداللەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم هاتە ژوورەوە کەسانێک قورئانیان دەخوێند فەرمووی قورئان بخوێنن، مەبەستتان پێی ڕەزامەندیی خوای گەورە بێت، پێش ئەوەی خەڵکانێک بێن کە بەکاری بهێنن وەک پەرداخێکی ئاو یان کە بۆ خواردنەوەی هەر شتێک بەکاردێت پەلەی لێدەکەن و دوای ناخەن.